چون جاسوسیان کرد لای مەلیکێکی کافر کە لە سەردەمی عیسادا هەبوو چونە لای پادشاکە کێ گەندەڵەکان و مشەخۆرەکان و چڵکاوخۆرەکان کە لە هەموو سەردەمێکدا پیشەیان جاسوسی کردنە چونە لای پادشا وتیان تۆ چۆن بێدەنگ دەبی لە عیسا عیسایەک پەیدا بووە کە خەڵک لە تۆ هەڵدەجێڕێتەوە ئەوە یەک دووەمیان، عیسایەک پەیدا بووە باوک و کوڕ لێک جیا دەکاتەوە، ئەمە دوو شت. عیسایەک پەیدا بووە فیتنە لە وڵاتدا، ئاشووب و فیتنە لە وڵاتدا بڵاو دەکاتەوە. ئەوجا لە هەمووشی سەیرتر ئەو عیسایە کوڕی ئافرەتێکی زیناکارە، باوکی نییە، دایکی زینای لەگەڵ کرا و مناڵی زینایە. تا وایان لێ کرد پاشایان لێ پڕ کرد، ئەوجا خەڵکی نارد دەی بڕۆن لە ماڵەکەی خۆی بیگرن، ئەوجا لە خاچی بدەن بیکوژن و نەیهێڵن خوای گەوردە فەرمێ وەمەکەڕ و وەمەکەڕ الله ئەوان فێڵی خۆیان کرد خوای پەروەردگاریش نەخشەی خۆی و خطەی خۆی حازرە والله خير الماكرين نەخشەی خوا و مەکری خوا لە هەمووی بە قوتر و بەهێزتر و سەرکەوتوترە کاتێک کە دێنە ماڵەوە خوای پەروەردگار عیسای بەرز کردەوە بەر رفعه اللە الی ویستیان عیسا لە ناو بەرن کەچی خوای گەورە ڕێزێکی لە عیسانا بەرزی کردەوە ئاسمان تا ئێستاش عیسا نەمردووە و لە ئاسمانە بەر رفعه اللە الی ویستیان عیسا لە ناو بەرن کەچی خوای گەورە عیسای بەرز کردەوە و شەبەهی عیسای خستە سەر شخصێکی تر وایان زانی ئەو لە خاچیاندا و ئێستاش تەماشا دەکەین گاورەکان خاچ پەرستن خۆیان هەوڵیان دا جاسوسیان کرد بۆی عیسا لە ناو ببرێ ئەوجا کەسێکیان بینی شەبەهی عیسا عليه الصلاة والسلام کە خوای گەورە ولكن شبه لهم لە خاچیاندا ئێستاش سەیری کە خاچەکە لایەن چەند مبارەکە بۆ وڵاوە عیسا لە خاچ دراوە ئێ باشە ئێوە دەڵێن عیسا خوایە